دەمایەوە هەر بە قەدەرایی یەک دوو جگەرە خواردن ئەم دڵە ڕاوکێیە دەمایەوە و لە پاشدا وەکو تەمی سەر لە بەیانی زستانێ کە خۆر لێی دەدا دەڕەویەوە و لە جێیدا گەشبین دەبوویت و نە کوڕەکەی ماوەیەک بەر لە ئێستای دەروونت وەکو بەفری سەر سەفین و قەندیل و مەبدرونی لێ دەهات و دەتگوت دەمبینەوە عەلی شوون هەڵگرێک پەیدا دەکەن و شوونم هەڵدەگرن خۆ هەموان وەکو من دەرکەیان لەسەر دانەخراوە گەشبینیەکە ئەو ڕاوەی هێنایەوە یادت کە ئەوسا منداڵێکی تەوان هەژد نۆ ساڵان دەبووی لەگەڵ باوکت و دوو هاوڕێی ڕووتان لە مێرجێ کرد کە چرجی زۆر بوو لەوە بە دواش ناوی ئەو شوێنەت بهێنابوایە بە مێرجی چرگانت ناو دەبرد هەرسێکیان لە پێشمەوە وردە وردە دەڕۆیشتن، منیش لە دواوە هەنگاوەکانیانم هەڵدەگرتەوە. وەختێ سەنگرانەوە و وەستان، منیش لە شوێنەکەی خۆم وەستام. پاشان خۆم گەیاندە ئەوان، دیار بوو هێمایان بۆ پێشە خۆیان دەکرد. چاوم تیژ بوو، سێ چرک لە ناو مێرگەکە دەلەوەڕان. بە دزە دزە لێیان نزیک دەبووینەوە، وەختی حاجی حوسێن کاوییەکەی لە بەر پشدێنی دەرێنا و لە عاردی چەقاند، دیار بوو هەر بۆ ئەو مەبەستەشی هێنابوو، لە سەر سک لێی ڕاکشا و لوولەی بڕنۆکەی لە سەر کاوییەکە دانا. ئێمەش وەکوو وی هەستمان لە خۆ بڕیبوو و سێرەشمان گرتبوو. من لە بەر زلمەی بڕنۆکە هەر جوێن بە دەستی قەپات کردبوو. کاتێ ترپەیلی هەستاند، دوانیان لە شەقەی باڵیاندا و فڕی. سێیەمیان باڵەکانی بە قەستی فڕین جوولاند و کەوتەوە. حاجی حوسەین بە دەنگێکی بەرز و نیوەهاوارێک گوتی، لێم دە! بە غاردان چووین و سەریان بڕی. چرچێک بوو، لەبەر قوڕسی بە زەحمەت هەتا گوندی هەڵدەگیرا. منیان ڕەوانە کردەوە، چووم، کەرێکم هێنا و خستیانە سەر پشتی، هەر دوو باڵی لەم لا و لەولا لە عاردی دەخشا. ڕاوەکە دوو تامی پێ دایتەوە، یەکیان خۆشی ئەو سەردەمان و ڕاوکردنەکەی، دووەمیان تام و لەزەتی گۆشتی چرگەکە. هەر بەو خۆشییەوە دەم بیننەوە. خدە شوان لەوەتەی دەستی ڕاست و چەپەی لێ کردۆتەوە پیشەی شوانی بووە. نازناوی شوان جێگەی ناوی باوکی گرتووە و ناوی باوکی لەسەر زاری خەڵکی سڕاندبووە. کە ناوی خدە بهاتایە نەگوترابا خدە شوان کەس بەوی نەدەزانی. ئەوەی خەڵکی دەڤەرەکە نەبوایە وای دەزانی شوان ناوی باوکێتی. لەوەتەی دەستی گۆچانی گرتووە و توانیوێتی ئەملاو ئەولای خۆشی پێ باس بکا، شوانی ماڵێک بووە و گۆزەگۆزی نەکردووە. پێی وابوو گۆزەگۆزکردن لە قەدر و حورمەتی شوان کەم دەکاتەوە. هەڵسوکەوتیان لەگەڵیدا وەکو کوڕی ماڵەکە بوو. مێگەلەکەی ئەگەر کەم بووبێ لە سەد سەر کەمتر نەبووە. بە زۆریش سەد سەری تێپەڕاندووە. چەندە مێگەلەکەی زۆر بووبێ، ئەو پتر لە خۆی ڕازی بووە و شانازی کردووە لە دەڤەرەکەیدا و لە زۆربەی شوێندا حەقی شوانانەی ساڵیان بە دوو شەرت کردبوو، شەرتی هەشت مانگی کە شەرتی زستانێ بوو، کەلوپەلی شوانی لە غەرگە و قاپووت و پێڵاوێک بنەکەی لاستیکی تایە و سەرەکەشی بەنە یا مووە بەدەست چنراوە و گۆچانێک بۆ شوانەکە ئامادە دەکرا حەقی پارەش بوو ئەو هەشت مانگە لە چوار دینارەوە تا هەشت دینار دەڕۆیشت یا لە جیاتی مزاشی دەدرایە شەرتی هاوینەشیان چوار مانگ بووە حەقەکەی کەمتر بووە لە شەرتی هەشت مانجی پارە یا مزاشی بۆ دیاری دەکرا جاروا دەبوو شوان شەرتەکەی تەواو دەبوو یان پێش تەواو بوون جێی دەهێشت یا دەردەکرا ئەوە غەرگە و قاپوت و گۆچان و پێڵاوەکەی لێ دەسێنرایەوە شوان بووە بە پێخواسی چۆتەوە ماڵەکەی وەلێ شەرتە شوانی خدا سەرلەبەر بووە جیاوازیەکی تەواوی لەگەڵ هەموو شەرتی شوانەکانی دەور و بەرەکە هەبووە هەردەم تای تێرازوو بەلای خدە شواندا لار بووە چونکە خاوەن مێگەلەکە چاک دەیزانی کە بە خەسار ناچێ و بۆی تێدێنێتەوە ماڵەبابی خدا هەر لە منداڵیەوە بۆ ئەوی ڕابێ و چاوی بکرێتەوە نردبیانە بەر قازان پاشان بە بەرخەوان و کارەوان بووە کارامەی و کارمەندەی هەر لە منداڵییەوە پێوە دیار بووە، لەگەڵ هەراشبوونیدا گەشەی کردووە و شارەزاتر بووە. ئەو پەلەوەر و بەرخانەی خدە دەی لەوەڕاندن، گۆشتن و خرپنتر دەبوون لە هی ئەوانی کە. شارەزایی و پسپۆڕییەکی تەواوی لە کاری شوانیدا پەیدا کردبوو، سەر دەستەی هەموو شوانان بوو. گەر باز بهاتایەتە سەر پیشەی شوانی، دەبوایە لە پێشدا ناوی خدە شوان بێتە گۆڕێ، چونکە کەس نەبوو، خۆی لە قەرەی ئەو بدا. گەلێ جار بۆ تاقیکردنەوە مەڕ و بزنیان لێ شاردبۆوە، کە چاوی بەسەر مێگەلەکەدا گێڕاوە، یەکسەر پێی زانیوە چەندی لە ڕەشان و چەندیان لە سپیان لە ناو مێگەلەکەدا نەماوە و دیار نییە. کاتی زانی زۆربەیانی دەزانی. کە چاوی بە بەرخێک یا کارێک بکەوتایە، ڕەچەڵەک و دایکی بۆ ئاشکرا دەکردی. دەم و چاو و کەللەسەر و ئاکارێکی ڕێکی هەبوو. ئەوە تەبەشی سینگی بوو. خوێن شیرین و لە قسان دانەدەما، ئازا و گورج گۆڵ، گۆشتی باسک و بەڵەکی تون تون دەدووت، کاری زۆرخانەی کردووە. کە خۆی هەڵدەدایە سەر پشتی کەرەکەی ئەوەندەی نەدەما یخی بکا، شوانی هەر لە خۆی دەهات و دەوەشایەوە. هەر لە هەوەڵین ساڵی شوانیدا خدووی دابووە سەر دەرکردن و فێربوون و شارەزابوون لە حیساباتی زستان و چلە. سەردەرکردن لە حیساباتی ڕۆژ و سێبەرەکەی کە لە کنە ویدا ئەمە مەرجێکە شوان دەبێ سەری لێ دەرکە تا بتوانێت خۆی و مێگەلەکەی لە چنگ سەرمای تووڕە و گەرما و گڕە بپارێزێت بەمەبەستی فێربوون و شارەزابوون و وەچەنکێنانی ئەم زانیاریانە هەردەم لە پرس و ڕادا بوو لەو کەسانەی کە شارەزاییان لە حیساب و ڕاگرتنی چلەی زستان و هاویندا هەبووە خاوەن مێگەلەکەی شانازی بە خدەشوانەوە دەکرد چونکە زۆر جار بە جووتە ناویان لە کۆڕ و دیوەخانان دەهات پێشی شەرم نەبووە لەبەر ئەو خوو ڕەوشتە چاکانەی دەستی لێ بەرنەدەبوو هەرچە هەنجەت بیانووی هەبوایە هەرچەندە ئەو خوو ڕەوشتەشی زۆر کەم و دەگمەن بووە ئەوە هەنجەتەکەی بڕیوە ئەو شمشاڵەی خدەشوان لێی دەدا لە دوورا نزمەکەی دەناسرایەوە هەواکەی دەناسرا ئەگەر لە کۆڕ و مەجلیس و دیوەخانان بوایە کەس حەدی نەبوو دەست بۆ شمشاڵی ببا هەر لەو داوا دەکرا کە بە شەمشاڵەکەی ماندووبوونیان بحەسێنێتەوە و گڕ لە حەز و ئارەزووشیان بەردا. کە نزمی هاوار بەلۆی بۆ مێگەلەکەی لێدەدا هەموو لێی خڕ دەبوونەوە و دەوریان لێدەدا کە دیقەتی مێگەلەکەیدا خڕبوونەتەوە و ناو یەکدی و پاڵیان پێکداداوە سەرێکی بۆ چیاکان هەڵبڕی تەماشایەکی سەری لقە دارەکانیشی کرد وەکو یەکێک خەوتبێ و خەبەرکرابێتەوە وابوو مەزەندەی لە هەورەکە کرد دیقەتێکی تری لە هەوری سەرچیاکان کردەوە قاپ و تەکەی ڕاکێشایە سەر شانی و هەیپەی لێ کرد بە هڕەوە دەنگی مێگەلەکەیدا دەی دەی لە سەگەکەش کرد یەک دوو گۆچانی خێوان دە مەڕ و بزنەکانی نزیکی ڕایدان تەماشای ئاسمانی کردەوە و هەورێکی سپی و لوس سینگی خۆی هاژت بۆ سەر چیاکان و دەدوت بە سەدان فریشتە ماڵنجیان کردووە دەیزانی کە هەوری سپی و لوس بەفری بەدواوەیە بای پێش بەفریشی پێ لە باکانی تر جیا دەکرایەوە دڵی ختورەی کرد زانیشی بە هەڕڕە و هەڕ و ڕادان و ڕۆیشتنی مێگەلەکە کە هەرچەندە پەلەشیان لێ دەکا لەگەڵ هێز و کاری خواکەی و تیژ بە تیژی دەرناچێ ڕێگەی گوندەکەی خۆیانی بە مێگەلەکەی گۆڕی و ویستی پێش ئەوەی ڕێی لێ بگیرێ بە گوندەکەی خوار ئەشکەوتەکەیان بگەێنێ هەر ئەوەندەی لە ڕووبارەکە پەڕینەوە ترسەکە نامێنێ سەگەکەش لە مەرامی شوانی گەیشت بوو وەکو یاریدەدەرێکی بەوەفا ڕای دەدان و بە کلکی لێی دەدەن. خدەی شوان لە خەمی مێگەلەکە و لەبەر هەڕەشە و ترسی هەورەکە ڕووی قسەی لە سەگەکەی کرد و گوتی، ناگەینەوە گوندی خۆمان و مێگەلەکە بە فەلاکەت نەدەین، چاکترە خۆ بگەیەنینە گوندەکەی خوار ئەشکەوتێ، ئەوەندەمان زەحمەتە هەتا لە تەنکاوێ دەیانپەڕێنینەوە بزانین چۆنیشمان وەردەگرنەوە. نێری بەرایی وەکوو سەرکردەیەکی بوێر و چاونەترس سەرکردەیەکە، چێژی دۆڕاندنی نەکردبێ و پەڵەی شەرمەزاری بە نێوچەوانی خۆیەوە نەدیتبێ، چاوی نەشکابێ لە پێش مێگەلەکەی دەڕۆی. لەبەر بارانەکەی ڕۆژی پێشتر و تەڕاتی عاردەکە، زەنگوڵە تووجە زەردەکە کە دەستکردی وەستا ڕەشەی چەخماخچییە، قوڕساییەکەی دوو پاکەتە فیشەکی ئینگلیزی دەبوو. خڕەی زەنگوڵەکەشی لە کەلا شووشەیەک گەورەتر دەبوو. لە ڕۆژانی وشکەتی زەنگێکی چاکی لێوە دەهات و لە دووڕا دەبیسترا و سەدای هەواکەشی ڕۆیشتنی مێگەلی خۆش دەکرد. ملی نێری پێش بەرایی مێگەلەکەی خدەی ڕازاندبۆوە کە لەوە پێشتریش مل و گەردەنی چەندەها نێری تری کردبوو. پەڵەپەڵەی سەوزیش وەکو کەڕوو لە هەندێ شوێنیدا لێی دابوو. دەنگی زەنگوڵەکە بە تەپی وەکو هاوارێکی نووساوی کەسێک دەبوو کە دەستی لە هەوچی نرابێ ئاوا دەهات. ساردی بایەکە مێگەلەکەی خڕکردبۆوە و پاڵیان بەیەک دابوو. سەریان لە عاردی نابوو بە هەوای زەنگوڵەکە ڕێیان دەبڕی سەگەکەش شتێکی ئەوتۆی لە خدەشوان کەمتر نەبوو وریا بزێ و دەوری مێگەلەکەی دەکرد و پاش مێگەڵیشی تەنگاو دەکردن و پاڵی دەدان ڕای دەدان چونکە سەگەکەش هەستی بە دژایەتی تۆندی تووڕەی ڕۆژەکە کردبوو زستانی پار کە ڕووبارەکە لە گەواڵە بارانێکی بەهاری کە چەند ساڵ بوو شتیوا ڕووی نەدابوو ئەم مل و ئەو مل هاتبوو سەرڕێژی بۆ حاوییەکانی ئەو بەر و ئەم بەری کردبوو. یەک دوو مێگەلی گوندەکەی خوار ئەشکەوتی پێ ڕانەگەیشتبوون بپەڕنەوە و گیریان خواردبوو، لە گوندی خدەشوان تێکەڵی مێگەلەکەی کرابوو تا ڕووبار نیشتەوە ئینجا پەڕینەوە. لە زووەکەوە ئەو هاوکارییە لە ناو گوندییەکان و ئاژەڵدار و شوانەکانی ئەم بەر و ئەو بەری ڕووبارەکە هەیە. مێگەلەکە بە کەیفی خدە شوان نەدەڕۆیشت، دنیایەک مەترسی لە دەوروبەرەکەی لە چیا، لە نشێوان، لە بن تاوێر و بەردان، لە ڕووبارەکەوە خۆیان بۆ لە بۆ سەنابوو، لە هەموو لە با لە جووڵانی لقە دارەکان، لە دژە ڕۆژەکە لە ڕێگەی هەستیارەکانی لەشیەوە دەرکی پێ کردبوو، بە نێو دەمارەکان گەیشتە مێشکی، ئەوانیش لە دنیای خۆیاندا بوون کە هەردوولا تێکی نەدەکردەوە. مەڕ و بزنە ئاوسەکانیش نەرم و ورد خانمانە لە دواوە ڕێیان دەبڕی، دەدووس ژنن ناز بەسەر مێردەکانیانەوە دەکەن. لە هەمووشیان خانمتر و سەنگینتر بزنە شامییەکی ئاوس بوو، دەدووت دەیزانی شوانەکەی نازی ڕادەگرێ، بۆیە گرانی پێ دەفرۆشت، ئەمانە بە جەمعەواری ببوونە مایەی خەمی و دواکەوتنی مێگەلەکەشی بوو. سەگەکە جار جارە بۆیان دەگەڕایەوە و بە کلکی ڕایدەدان. کە مێگەلەکە گەییە خاکە چەگڵاوی بەردانیەکەی خوار دەرچی ئەشکەوتێ، دەنگی تەقەتەق و خڕە و خشەی سمەکانیان کە لە بەرد و چیگڵەکان دەخشان دەهات. لەو بەردەڵانە سمی دەستی بزنە شامییەکە لە ناو دوو بەرد گیر بوو، تەکانی دا. بە پێشدا ڕما. قاپ و تەکەی دانا، پڕی دایە دەستی شکابوو و تەکەتەکی بوو. خێرا و بێ دواکەوتن کەرەکەی بردە پێشەوە و لەسەر ڕێچکەکە ڕووە و ڕووبارێ یەک دوو داری خێوان دێ وتی، هێندەم پێ ناچێ پێتان دەگەمەوە. باوەشی بە بزنەکەدا کرد و ڕووە و ئەشکەوتەکە تەکانی دا. هەردوو هەنگاوی بەیەک هەنگاو دەبڕی بۆ خۆی دەیزانی لە چ دایە و چ دەکا لە کن پاوانەکە داینا خێرا خێرا دوسێ باوەش پوشی کردەوە و پڕی دایەوە بزنەکە و هەر بە خێرا گەیاندیە ناو ئەشکەوتەکە و گوتی ئەشکەوتە مراز بزنە شامیم بەخوا و بە تۆ سپارت بەو دایکەی دەسپێرم کە ڕۆژانێک لێرە نوێژ و نزا و پاڕانەوەی دەکرد ئاوسیشە ئەمانەتیش گرانە کە گەڕامەوە لە تۆم دەوێتەوە بە شێوەیەکی ئەوتۆ قسەی دەکرد وای دەزانی ئەشکەوتەکە هەموو گیانی گوێ و هەستە لتکێکی پشتێنەکەی دەرێنا و پارچەیەکی لێکردەوە قاچە شکاوەکەی پێبست لەوە زیاتر نەیتوانی دوابکەوێ لەبەر مێگەلەکە و لە حەژمەتی بە جێهشتنی بزنەکە دەستی بەسەری داهێنا و گوتی مێگەلەکە چاوەڕێمە دەیانگەێنم و وەکو باشوکە دێمەولات دەت بەمەوە قاچیشت دەگرمەوە لە دەرچی ئەشکەوتێ ئاوڕی لێدایەوە و تێی تەقان هەر غلۆر دەبوویەوە بە نیو هێندەی سەرکەوتنەکە گەیشتیە قاپوتەکە و تێی وەرهاتی هەندی جار وەکو لە دوو خۆڕاکێشان ڕای دەکێشا جارجاریش لەسەر شانی دادەنا خدە شوان ئازایانە مێگەلی پڕاندەوە دەدوو تریشەکانی باران دەرکی کوندەکانیان لە ئاسمانی گەورە لە دەست بەر ببوو باران تۆزی لە ئاست هەڵدەستان بارانی سەر بەکڵاوە دەهاتە خوارێ گوند خۆت بگرە و مێگەلی خدە شوانان لایەکی دڵی وا بەلای بزنە شامیەکەی ئەشکەوتێ و لە بیری ناکە چونکە گوانی لەسەر زام بوو. لە پشتیری خانە خوێیەکەی دەرچی بۆ واڵا کرا. تەنیشتێکی گەییە عادی. ئەو وەرگرتنەوەیە خەمی مێگەلی لە کۆڵ کردیەوە ئەوسا خەمی بزنە شامی زیاتر پێ ڕاگەیی خێرا بۆی دەرچوی. کڕێ و باران ڕێی لە ڕێبوار گرێ دەدا و کردبێ ڕۆژی خۆی گوێی بە کەس نەدەدا لەکن کڕێوە و باران هەموو خەم بەتاڵ بوو، کاری ئەوان جێبەجێکردنی فەرمانی کردگار بوو، ئەمیان خنکا ئەویان ڕووخا ئەویان بابردی، ئەوێهیان لەو بەر ئاوەکە ماوەتەوە، لەکنیان قسەی منداڵانە بوو. ڕووبار تووڕە بوو شەپۆڵی فێدار و شێت و هار و شێل، لە بەراییدا هەرچییەکی دەستی پێ دەگەیشت ڕایدەماڵی، گسکی دەدا. دار و بەردی بە پێشە خۆی دەدا، چەند کەلەشە ئاژەڵ و کۆتەرە و لاشەی ئادەمی لەگەڵ خۆدا ڕاماڵیبوو، پێشە خۆی دابوو. کەندڕی قۆڵتر کرد، لێوارەکانی دڕی و بەرینتری کرد. هاڕە و هاشەی دەهات، شەپۆڵەکان لە خۆیان هەڵدەدا، ترسی دەیخستە چاو و دڵان. منەتی کەسی بە هینەکەی خۆی نەدەزانی، بەبێ پێچ و پەنا و جیاوازی، هەر چییەکی پێ هەڵگیرابووایە، جێی نەدەهێشت. ڕووبارەکە لە ڕووباری ترازا بوو، شانی لە زێیە گەورەکان دەدا. شانازی بەخۆ دەکرد کە. خەڵک سڵیان لێ دەکردەوە و لێی دەترسان. کەسێک نییە بوێرێ خۆی لە شەپۆڵە توڕەکان بدا. بە قەرز لە کەس نەدەترسا، بە قسەی یەکێکی وا هەڵساوە منەتی خدە و مدەی نەدەزانی. لە هەردوو لا شانیەوە وردە جۆگەڵەی شێڵ و بە ئازایی بە درێژایی ڕووبارەکە خۆیان تێکەڵاوی شەپۆڵەکانی هار و هاز دەکرد و پتر شەپۆڵیان بڵند و بە قۆنگرەتر و توڕە و هارتر دەکرد. لە دوورەوە ڕا دەنگی هاوار و هاڕە هاڕی شەپۆڵەکان دەهاتە بەر گوێی. بێ ئەوەی ڕەچاوی دڵی گوندییەکانی ئەم بەر و ئەو بەری بکا، گرێ کوێرەیەکی لە پەڕینەوەی خەڵکی ئەم بەر و ئەو بەر دا. خدر شوان لەو باران و تۆفە بەرانبەر شەپۆڵە هارەکان بێ دەسەڵات ڕاوەستاوە. نە باڵندەیە بفڕێ، نە عەفریت و دێویشە هەنگاوێک بپەڕێتەوە. بێ دەسەڵات بوو بەرامبەر ئەو ڕوبارەی کە سەعاتێک پێش ئێستا بە خۆی و مێگەلەکەی لێی پەڕینەوە بە درێژایی عمری ئەوەی ئەم جارەیان دیویەتی بە دوو چاوی خۆی نەی دیوە ئەوەی پار بەهارێ لە چاو ئەمەیان جۆگەلە بووە بۆیان جێڕابووە کە جارێکی تریش پێ ئەژ ئەوەی دایکی مێرد بکە لە بەهارە بارانێک دیسان ئەو مل و ئەو مل هات بوو لە زۆربەی هاویناندا ڕووبارەکە ئەوەندە قرچۆک و ڕەزیل بووە مێگەلی پێ تێر ئاو نەکراوە ئیمڕۆش لێی بووە بە حەزیا و ناوێرێ خۆی لێدا وشتیەک چییە لە جلی خدەشوان بۆ دەرمانیش نەدەدیتراوە ئاو لەسەر گۆشت و لە بن جلەکانی وەکو ڕوت و قووتبێ ئەو هەشۆڕ دەبووە خەمی ئەو گفتەی بوو کە بە بزنە شامیەکەیدا بوو نەیتوانی بیگەێنێتە جێ مێگەلەکە چاوەڕێمە دەیانگێنم و وەکو باشوکە دێمەوە لات و دەتبەمەوە و قاچیشت دەگرمەوە. بە کزی و مەلولی گەڕایەوە. بارانەکەش وا دەهاتە خوارێ، دەیویست خدرشوان بتراشێ و قەبارەی بچوک بکاتەوە.